ئەمڕۆ ئەگەر لە ماڵی خۆمان و لە شاری خۆمانەوە سیر بکەین داماوترین نەتەوە نەتەوەی کوردە داماوترین شوێنکەوتانی دین شوێنکەوتانی دینی ئیسلامن هەر کەسێ هەڵئەسێ ئێمە وەک کورد و وەک مسلمان و کوردی مسلمانیش هەر کەسێک هەڵەسێ هێز و بازوی خۆی بەسەرمان ناتاقی ئەکاتەوە و واسپی خۆی تاوەدا لە زەلیلکردنمانە بۆیە زەرورە بە خۆمانە بچینەوە بزانین بۆ وامان لێهات لە کوێوە گەیشتینە کوێ ئەو ئومەتەی کەوا وەک چرا وەک خۆر و مانگ ئەدرەوشایەوە ئومەتی ئیسلامی بۆ ئێستا هەر ڕۆژەی وڵاتێکی وێرانەکرێ بۆ گەلی مسلمان هێندە بێنرخ و سوک بووە هەموو چەکێکی تیا تاقیەکەنەوە ئەی گەلی کورد بۆ بەتایبەتی لەم بەشەی کوردستان کە پێڵێن باشوور بۆ وامان لێهات ئەسبابەکەی چییە بە بۆچوونی من بە مناسبم زانیوە ئەم بابەتە لەگەڵ حاڵی خۆمان وەکو گەلی کورد وەکو ئومە ئیسلامیش لە دنیا دەبێت بزانین کە سەرکەوتن و پێشکەوتنی هەر گەل و نەتەوەیەک لە دنیادا و لە قیامەتیشدا ڕادەوەستێ لەسەر چەند بنەما و پایەیەک ئەگەر هەموو پێکەوە کۆبوونەوە ئەو نەتەوە و گەلە دەگەنە لووتکە بە پێچەوانەشەوە بە نەمان و لە یەکترازانیان ئەو گەل و نەتەوە بەر دەبنەوە بۆ ئەسفەلە سافلین و دۆڕان و تیاچوون بەشیان دەبێ لە هەردوو دنیادا کۆڵەکەکان و پایەکانی سەرکەوتن زۆرن بەڵام ئەم سێدانەیان بڕبڕەی پشت و باوکی ئەوانی تریشن یەکەم العلم زانست گەلی زانا گەلی خوێندەوار بەڵام خوێندەوار نەک شەهادەدار گەلی خوێندەوار گەلی زانا پێشەکەوێ دوا ناکەوێ علم نورە چرایە زانست بە مانا پسپۆڕی و شارەزایی لەوەی تاک و کۆمەڵگە پێویستیانە لە ئیش و کارەکانی هەردوو دنیادا شارەزاییت بێ پسپۆڕ بی ئەوەی ئینسان پێویستێتی بۆ دنیا ئەوەی پێویستیتی بۆ قیامەت ئەوە تۆ پێتەڵن عالم تۆ علمت هەیە دووهەم هێز، قوت، واتە توانا و لێهاتوویی تاکەکانی گەل و کۆمەڵگاکان بۆ هەستان بەو ئەرکەی پێیان دەسپێرێ بۆ دین و بۆ دنیایان. سێیەم ئەمانەت، دەستپاکی، واتە بە ئەنجام گەیاندنی هەموو مافێک بۆ خاوەنەکەی، بۆ خاوەنە شایستەکەی بەبێ دەستی دەستی و تەمەڵی کردن و بەبێ کەم و کورتی جا مافەکانی خوا بێت یا مافەکانی مەخلوقاتی خوا بێت خاڵی یەکەم گرنگی زانست بڕوا ناکەم هیچ مرۆڤێک لەم دنیا نکولی لەوە بکا کەوا علم و زانست چەندە گرنگ و چەندە پێویستە بۆ تاک و بۆ خێزان و بۆ کۆمەڵگا بۆ نەتەوە و بۆ گەل قورئان و سوننەت زۆر گرنگیان داوە بە زانست ئەگەر بەناو قورئانا گەشتێ بکەی لە سورەتی بەقەرەوە هەتا لە سورەتی ناس دەرەچی گرنگیەکی زۆر دراوە بە علم بە زانست و بەو کەسەی کەوا عالمە بەو کەسەی کەوا متعلیمە فێر دەبێ بەو کەسەی کەوا معلیمە خەڵک فێرەکە باوکە گەورەی مرۆڤایەتی ئادەم خوا لە قڕ دروستی کرد دوای ڕۆحی کرد بە بەریا دوایەوە ڕۆحی کرد بە بەریا فێری هەندێ شتی کرد ناوی هەموو شتەکانی فێری باوکە ئادەم کرد وعلمە الآدمە ئەسماء كلها ناوی هەموو شتەکانی فێری ئادەم کرد خوا ئەمری کرد بە مەلائکت سوژدە بەرن بۆ ئادەم، بۆ؟ لەبەر ئەو عیلمەیە کە خوا پێی داوە، لەبەر ئەو ڕۆحەیە کە خوا کردوویەتی بە بەری، ئەگینا قوڕ قابیلی ئەوە نییە کەوا سوجدەی بۆ بەری و تەحیەی بۆ بکەیت. ئەمبیونی بئەسمائی هائولائی، مەلایکەتەکان ئادەی پێم بڵێن، ناوەکانم پێ بڵێن. مەلائیکە تەسبیحاتی خوا ئەکەن ڕێز و حرمەت بۆ خوا دانێن ئەزان نە مەخلوقە کە خوا دروستی کردووە مهمەیەکی گەورەی پێ بۆیە خوا چەکێکی علمی داوەتێ یەکەم سوورەت هاتۆتە خوار لە قورئانە بەچی دەست پێکە اقرأ اقرا بسم ربک بە ناوی خواوە بخوێنە بەس لە وڵاتی ئێمە ناوی خۆیان لابردووە بە ناوی فلان و فلان و فلان و فلانەوە ئەخوێنرێ بۆیە بەرەکەتی نییە بۆیە پەنچەرە ناڕوە اقرا بسم ربک جا سەیری کرد خوا دوو منەت ئەنێ بەسەر مرۆڤایەتیە اقرا بسم ربک الذي خلق ئەوەی دروستی کردووی علمه البیان فێری گفتوگۆ و قسەکردن و وتووێژ و دایەلۆگ و ڕادەربڕین و لەیەکتێگەیشتنی کردووین هەروەها پەروەردگار ئەوەی ڕەت کردووەتەوە زانایەک و نەزانێک خوێندەوارێک و نەخوێندەوارێ وەکو یەکوابن قل هەل یەستەوی الذین یعلمون والذین لا یعلمون ئایا وەکو یەکوان نەخێر بە ئیستینکار ئەڵێ وەکو یەک نین یەکێ لە نیشانە گەورەکانی بەندەکانی خوا بریتە لە ترس ئەو لەئەزبەحەنەو یا سەری ئەبڕم ئەو لەیەتیەنی بسلطان مبین یا بێ بەڵگەیەک بۆ بێنێتەوە بۆ دواکەوتووە ئاخر سلەیمان تۆ دێ و درنج لەبەردەستا بووە با لەبەردەستا بووە ئەم ئەم چنە پێشە چێوە هەڕشەی لەکەی نا وە سەربازە ئەوە دەوری دایرەی جیۆلۆژی ئەمڕۆی بینیوە کە ئاو لە کوێ لە کوێ نییە تی قوربان ئەوەی من ئەیزانم تۆ نایزانی سبحان الله لەم حەکایەتە سلەیمان گەورەم ئەوەی من ئەیزانم تۆ نایزانی من لە وڵاتی سەباوە هاتووم خەبەرێکی ڕاست و یەقینم پێ تەواو امتحانیەکە ڕاستەکە ئەها علم چەند مهمە لە بەردەمی گەورەترین پاشا بچووکترین گیاندار ئەتوانێ کەسایەتی خۆی دەرخا علم هێندە پیرۆزە ڕێزم هەیە بۆ جەنابتان و ئەم مەقامە دوو سەک دوو سەک لەو دەشتن یەکێکیان نێچیرەکەی دەخورێ یەکێکیان ناخورێ بۆ وما علمتم من الجوارح مكلبين ئەوەی تعلیمت داداوە فێرت کردووە ئەو سەگە فێری ڕاوت کردووە ئەگەر نێچیری گر ئەی خۆی بەڵام ئەوەی سەگی بەرەڵایە نابێ نێچیرەکەی بخۆی خۆ هەر سەگن علم ئەوەنە مهمە ئەوەنە مەقامی علم بەرزە بە عیلم دوو مرۆڤ یەکێکیان ڕزگاری ئەبێ یەکیان تیاچێ دوو کەس دەچنە ناو گۆمێک یەکیان مەلەیە زانێ یەکیان مەلە نازانێ ئاو یەکێکیان ڕاماڵێ و ئەی با ئەوی تریان بە مەلە ڕزگاری بێ بۆ چونکە مەلە عیلمە مەلەکردن عیلمە زمان زانین عیلمە پیشە عیلمە علم زۆر مهمە بەڵام لەم وڵاتەی ئێمە ئەوەندە ئیهتیمام بە درۆ دراوە نیۆی ئەوە ئیحتیمام بە علم و زانست نەدراوە بە ڕێزەکانم دووەم ئایا علم بە بێ هێز بە عملیە خۆی ئسا ئەمریکا و یابان زۆر پێشکەوتون لە ڕووی تەکنۆلۆژیا و زانستەوە زۆر پێشکەوتون بەس بەو خوایە قوتیان نەبوایە قەرانێ نێژیا و علمیان بۆیە علم دوو باڵی هەیە باڵێکی ئەم بریتیە لە قوت باڵەکەی تریتی ئەم بریتە لە ئەمانەت ئەگینا نافڕێ ناتوانێ عیلم هیچ بکا بۆیە هێزیش گرنگی خۆی هەیە لە ڕزگارکردنی گەلان لە سەرفەرازی ئینسانەکان لە دنیا و لە قیامەتە مرۆڤی بێهێز و گەلی بێهێز دەتوانێ واللە یوتی ملکە من یشاء واللە واسع علیم خوا مەیلی خۆیەتی بە کێ دا بە تالوت دا بە تۆی نادا کەواتە علم زۆر گرنگە بۆیە خوا تالوتی عالم و بەهێز ئەکا بە قائیدی ئەو لەشکرە ئەو جێشە وەک لە سەرەتای شاوتم پێغەمەرگیانە فەرمێ ئیمانداری بەهێز خۆشەویسترە لای خوا لە ئیمانداری لاواز و بێهێز بەڵام خوا ڕقی نییە لە ئیمانداری بێهێز، لاواز، فەقیر، نا، وفی کل خیر، هەردووکیشیان باشن، بەڵام کامیان لە پێشترە؟ ئەوەی بەهێزە، ئەوەی بەقوەتە. یەکێ لە پێغەمبەران بەرامبەر بێشەرمی و هەموو پێغەمبەران نەک یەکێک هەموویان بەرامبەر بێشەرمی گەلەکانیان پەنایان بۆ خوا بردووە حەزرەتی لوت لو ان لی بکم قوە ئاه هێزم هەبوو هێزم هەبوو ئەو ئاوی ئیلا ڕوکن شەدید مادەم هێزم نییە پاڵەدەم بە پایەیەکی مەحکەمەوە پێغەمەری خوا فەرمێ لەقەد ئاوا ئیلا ڕوکن شەدید پاڵیا بەخواوە بەڕاستی پایەکەی زۆر مەحکەم بوو هەموو پێغەمبەران کاتێ کە هاتوون بە درۆیان خستوونەتەوە یەک بە یەک نوح هود صالح شعیب لوط هەموو پێغەمبەران وتیانە بە گەلەکان ئینی لەکم رسول ئەمین من پێغەمبەرێکم بۆ ئێوە هاتوم لە لای خواوە لە گوێم بکەن زەرەر ناکەن بەڕێزان ئێمە زۆر پێویستمان بە هێز هەیە هێزیش چەند نەوعێکی هەیە بەڵام یەکێ لە هێزەکان بریتە لە یەکڕیزی گەل تۆکمەی گەل فەرق تەسود دووبەرەکی بخەنە ناویان سوود وەردەگری و دەبی بە ڕئیسیان پەرتکە و زاڵ بە. ئێمە ئیمڕۆ وامان لێهاتووە بە ناوی لەهجەوە جیاکراوینەتەوە، بە ناوی مەزهەبەوە جیاکراوینەتەوە، بە ناوی دینەوە جیاکراوینەتەوە، ئەوە کاکەییە کوردە، ئەوە یەزیدییە کوردە، ئەوە شەبەکە کوردە، ئەوە شیعەیە کوردە، ئەوە سونییە کوردە، ئەوە نازانم چییە کوردە، بە ناوی کە غەبریحکم قوتان نامێنێ کە ناو و ناتۆرەی زۆرتان نانە خۆتان بۆیە وامان لێ هاتووە هەر حیزبێک بگری لەم کوردستانە پێی بڵێی بە گەورەکان و بچووکەکانیان بڵێی ئەم حیزبەی ئێوە بۆچی دروست بووە ئەڵێ بۆ ڕزگاری کورد و کوردستان جایەکێ بە مارکسی یەکێ بە لیبراڵی یەکێ بە ئیسلامی یەکێ نازانم بەچی هەموو یەڵێن بۆ ئەوە دروست بووین ئەم گەلی کورد و کوردستانە ڕزگارکەین بەڵام لە ئەرزی واقعا هەموویان کورد و کوردستانەکەنە قوربانی حیزبەکە مەبدەەکە منسەبەکە مەسلحەتەکە ئەی کاکە تۆ لە ئەوڵە بۆچی دروست بوویت چۆن تفەنگی تۆ کوڕی ئەو کوردە ئەکوژێ چۆن تفەنگی تۆ قەڵای ئەو کوردە ئەو کوردستانە تێک ئەدا معنای وایە علممان نییە بۆیە هێزەکەمان لە شوێنی خۆیان بەکار نایەنین زۆری ئەوێ بەڵام ئەچمە سەر خاڵی سێم لەبەرەوەی تەڕوتوشیە ئەمانەت دەستپاکی با علمی هەبێ با پرۆفیسۆر بێ لە عیلمی زەڕە و مێشک و عەمەلیاتی دڵ و چاوە کە ئەمین نەبوو من چی لێ بکەم کە ئینسانی گۆڕیەوە بە پارە کە قیمەتی ئینسان لای ئەو بریتی بوو لە پارە شەڵڵا گاوانێک بوایە دکتۆر نەبوایە و پرۆفیسۆر نەبوایە و مهندس نەبوایە ئەو هەموو ئەو هەموو خەلەلەی هەیە لە وڵاتمانە لە بیناکانمانە لە عملیاتەکانە لە خوێندن و خوێنەواریەکانمانا هەمووی نەتیجەی خیانەتە نەبوونی ئەمانەتە لە ناومانا ئەم سیفەتە زۆر گرنگە بۆیە خوا بۆ هەموو پێغەمەران سیفەتی سدق و ئەمانەتی داناوە بە یەکەم و دووهەم ڕاستگۆی و دەستپاکی لە ناسین و پەرستنی خوا بێ ئەمین بی خیانەت لە خوا نەکەی لە جێبەجێکردنی کارەکانی خوا ناسیا بێ ئەمین بی خیانەتی لێ نەکەی لەوەی خوا قەدەغەی کردووە بێ ئەمین بی سنوور نەبەزێنی کاتێ قازی حوکمەکا ئەبێ ئەمین بێ فەرقی بەینی خزم و بێگانە ناسراو و نەناسراو نەکا ئەگینا خائین دەرەچێ کاتێ فەرماندەی سوپا فەرماندەیە ئەبێ لێهاتوو بێ ئەبێ لێزان بێ ئەبێ دەسپاک بێ بە یەک چاو سەیری سەربازەکان و قەزیەکە بکا ئەگینا خائینە پێشەوا و سەرکردە و پاشا و سەرۆکی گەل، ئەبێ ئەمین بێ لەو ئەمانەتەی پێی سپێراوە، ئەمین نەبوو خائینە، خائین لە ڕۆژی قیامەتا ئاڵایەکی بەرزی بۆ هەڵەکرێ ئەڵێن ئەوە غەدری فڵانی کوڕی فڵانە، فڵانە ڕۆژ غەدری کرد لە گەلەکەی، لە نیشتمانەکەی، لە دێکەی، لە بنەماڵەکەی، لە نەتەوەکەی، لە گەنجەکانی، لە ژنەکانی، لە فڵان لە فڵان. منی مەلا ئەگەر ئەمین نەبم خائینم لە ڕۆژی قیامەتا فەسح ئەکرێم تۆی مامۆستا تۆی کرێکار تۆی دوکاندار تۆی باوک هەموومان ئەبێ ئەمین بین ئەگینا لە ڕۆژی قیامەتا خائین بۆ جەهەنم ئەچێ خائین ئەڕوا بۆ جەهەنم لەگەڵ محەمەد ئەمینە جێگەی نابێتەوە ڕادیۆ تەلەفزیۆن گۆڤار ڕۆژنامە ئەبێ ئەمانە ئەمانەتن ئەوەی پێیان ناوسێ ئەبێ ئەمین بێ خەبەر بڵاوکردنەوە لە ئەنتەرنێت ئەبێ ئەمانەت بێ و ڕاز بێ نابێ درۆ بێ نابێ خیانەتی دیا بێ حەزرەتی یوسف کاتێ سەیری وڵاتی میسری کرد وا لە گیانە ڵاو تیاچوونە پاشا خەوی بینی کەس بۆی تەفسیر نەکرا دوایی یوسفیان هێنا بۆی مانا کرد یوسف جێگەی خۆی کردەوە لە دڵی پاشا بە ئەمری خوا پاشاوتی چی دەوێ بۆ بکەم حکومەتی هەرێم با وەزیرەکانت حەفیز و عەلیم بن با وەزیری پێشمەرگەت قەوی بێ إن خير من استأجرت القوي الأمين بابا هێز بێ و ئەمینیش بێ بۆی لەمە زیاتر حەیامان نەچێ و تڕۆ نەبین لەمە زیاتر کچێک داواکە لە باوکی باوکە و پڕۆ کرە بە شوانی مەڕەکان بۆ چونکە قەویە و ئەمینە شوانی مەڕ ئەگەر قوت و ئەمانەتی گەرەک بێ ئەی شوانی گەل ئەی وەزیری ئەی پەرلەمان ئەی سەرۆکی ئەی سکرتێری ئەی چی چی چی ئەی ئەمە نابێ قەوی بێ و ئەمین بێ دەی بە دینتان ئەوانەی هەن قەوی و ئەمینن نە بە ئەڵڵا قەوی و ئەمین نین نە بە ئەڵڵا قەوی نین و ئەمینیش نین وەکو وتم هەموو پێغەمبەرێک بەگەلەکەی وتۆ ئینی لەکم منه ڕەسول ئەمین من لای خواوە هاتوم ئەمینیشم خیانەتان لێ ناکەم کەسێک ئەمانەتێکی لای من داناوە بەس خیانەتێکی لە من کردووە ئایا دروستە من لەو ئەمانەتەی ئەو خیانەت بکەم نا ولا تخن من خانك ولا تخن من خ... ئەوەی خیانەتی لێ کردووی نابێ خیانەتی لێ بکەی رسول الله ئەمانەتی قڕیشی لایە هەرچی شتێتی بردویانە هەرچی جنێ و پەتپەتێ پێەکەن ئەمانەتەکانیان بۆ گێڕێتەوە نایفڕێنێ ئێستا زۆر کەس هەیە لە ئەهلی مزگەوت و دەرەوەی مزگەوتیش ئەڵێم حکومەتە غەدری زۆری لێ کردوین هەرچی لێ بکە یەقی خۆیەتی ئەبێ بە مفتی ئەبێ بە مفتی نا هەڵەیە ولكم في رسول الله أسوة حسنة من دفاع لحكومة ناكم من دفاع لحقكم من حق أليم حق أليم حق سەعاتی کارەبا ئەڕوا لەو دیوە چەتاڵیەکە و بۆیلەر و نازانم هیتەری لێدا کورە هەی هەی داما و خیانەتە خیانەت دەی مامەستا مەسولەکانێکی هەزار سپلێتیانێ دەی تۆش خوا دەسەڵاتی ناویتە تێگینا دووە زارتە بوو تۆ تۆ دەستی بچێتە ئەوە خیانەت لە سەعات بکەی سەعاتی کارەبا سەعاتی ئاو ئەی چی ناکەی خزمەتی بکە بەس مەیکە بە دکتۆری خەسەخانە مەیکە بە مهندسی کارەبا مەیکە بە مەلای مزگەوت مەیکە بە مدیری مەکتەب مەیکە بە مەسوولی ئاو ڕۆزی ئەو خەڵکە ئەمانەت بپارێزن ئێوە کە لێرەن ئەوەیش گوێی لە دەنگمە بێ ڕەحمەتی خواتان لێبێ بەو خوایە نەیپارێزین خوای گەورە پەروەردگار تەختمانەکا و پشتمانەشتێنێ خوا پەنامان بایاخوا لەوە زیاتر وەختان ناگرم خوای گەورە بە ناوە پیرۆزەکانت داوات لێ یەکەم خوای ئەوەی نایزانین فێرمانی کەی ئەوەی لە بیرمان چۆتەوە بیرمانی بخەیتەوە خوای ڕۆڵەکانمان خوێنەوار و بەهێز و ئەمین کەی خوای هەمومان خوێندەوار و بەهێز و ئەمین بین خوای لە خیانەت و لە جەهل و لە لاوازی ڕزگارمان کەی خوایە داوات لێ یەکەم بەزەیت بە حاڵمان نەبێتەوە بەزەیت بە وڵاتمان نەبێتەوە بەزەیت بە میلەتمان نابێتەوە بەزەیت بە مسلمانان نابێتەوە خوایە بارێ نەدەی بەسەرمانە بەرگەی نەگرین نەخۆشەکان شیفا بدەی قەرزارەکان ڕزگار بکەی بێ هاوسەرەکان دابمەزرێنی بێ مناڵەکان دڵخۆشکەی خوایە ئەوەی نیازی خراپە لەگەڵ بەندەکانت خوایە پشتی بشکێنە ئەوەی هاوکاری بەندەکانی تۆکە یارمەتی بە ئەقول و قولی هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين